تاقوتریقی بەگژداچوونت بە پیرە شاخدا لە بنەبانی ئەشکەوتە مراس لەسەر ڕۆخی کونە ڕووخاوەکەی سەر پشتی ئەشکەوتەکە دەبیسترا جێگەت بە چێشکە و کۆتر و شەمشەمە کوێران و کەو و سوێسکە و پۆڕ و خەرتەل و مار و مێرووی ناو ئەشکەوت چۆڵ کرد بوو پڕوشتی ئاگر لە بن نوچی سنگەکە و شاخەکە لەسەر پشتی سنگەکە و بنی بەردەکەی دەستت دەردەپەڕی نیشانەی لێدانی بە حجەت و تند ڕکەکردنی شاخەکەی دەگەیاند دەدویزە شاخەکە لێوارێک لە بڵندی پشتێنت بتاشی جێگەی پێیەکی لێ بکەیتەوە لەوێشەوە دەست بە یەکەم ڕکە بکەیت تا مردن کردن ڕکەکردنە لەگەڵ ژیان تا مردن یەکەم هەنگاویشت بێ بەرەو هەوراز بەرەو ڕزگاری لە زیندان بەرەو ئازادبوون و ئازادی ڕۆشناییەکە هاندەری کۆڵینەکە بوو، چونکە شوێنەکە و پشتی مێخزنجیرەکە جوان دەدی و بە زەبر لێت دەدا و شاخت وردە وردە دەوڕووشاند و کەم کەمە جێگەت فراوان دەکرد. لەگەڵ لێدانی بەردەکەی دەستت بە پشتی سنگەکە، ئەحمەیەک لە دەمت دەردەپەڕی لە پێشە خۆت و لە بەردەوامبوونی شەڕت لەگەڵ شاخەکەدا دەتگوت، ئاو توانیتی شاخ کون کات. بەرد کون بە دەرکە هێندەی تر بە زەبر و قایم لێت دەدا بزن و کاریلەکەش کە شەڕەکەتیانی دەدیت دەڕەوینەوە و لێت دوور دەکەوتنەوە چونکە هۆگریشت ببوون جارجارا لێت نزیک دەبوونەوە و دەبوونەوە نەقاڕەیەکت دامەزران بوو تا ئەو حەلەی وەکو ڕچێبی ئەسپەکەت خۆش دەبێ گفتت بەخۆت دابوو دەست لەو کارە هەڵنەگری تا ئامانجت وەکو ئەم باوەشە خۆرە لێ بە دیار دەکەوێت شان و پیرت پەنجەکانت ماندوو ببوون، چاوەکانیشت ئەوەندە بە زەقی دەهێشتنەوە سەیری پشتی سنگەکەت دەکرد نەوەک هەڵەکەیت و لە پشتی دەستت بدەی لە ناو قۆرتەکەیاندا هەستت بە هیلاکی ماسولکەکانی نێو چاوەکانت دەکرد گورزە خۆرەکەش بەرەو دواوە لە پاشەکشەدا بوو ڕۆشنایەکە بەرەو کزی و خۆکشانەوە دەچوو پێدەچوو ئەویش کاری ئیمڕۆی تەواو دەبێ بۆیە کە تۆش وتت بۆ ئیمڕۆکەیان بابەس بێ ڕووناچێکە بەرە بەرە بەرە و بنەبانی ئەشکەوتێ دەخزا خۆریش بەرە و دۆڵی ئاوابوون دەچوو ویست ئەو قیچە ڕووناکی بەدەستەوە مابوو وەکو باوک کە ڕۆژانە بەشێک لە کاتی خۆی بۆ خێزانی تەرخان دەکا کار و بزنەکە بلاوێنیتەوە و ببنە مایە هیلاکی دەرکردنیش کاری لەکەم جەرگ و دڵەکەم هیوا و ئاواتەکەم مەبەست و ئامانجەکەم کاری لەکەم چەندە جوانی چەندە ئێسک سوک و نازداری کاری لە بچکۆڵە دەنگ سووری قوتیلە کاری لەکەم دەستت بە نێوچەوانی دادەهێنا جارجارش بە سنجی خۆتەوە دەتنووسان و دەتکوشی بەپێی ئەو سروشتێک کە خوددا بە ئارد و ئاسمان و بە ئەستێرە و بە ئاو و هەوای دابوو بۆ بەردەوامی ژیان لە بۆیە عرد خۆر لە سوڕانەوەی خۆیاندا بوو خۆر لە ئەشکەوتەکە دوور دەکەوتەوە و بەرەو نیوەکەی تری دنیا دەچوو خەریک بوو دوا قژە ڕۆشناییەکانی خۆی لە کونی ئەشکەوتێ دەردەکێشایە دەرێ گەر بۆت کرابواە خۆت بە تاڵە قژێکی هەڵدەواسی و دەچویتە دەرێ تاریکی پێ بە پێ جێی بە ڕووناکێکە چۆڵ دەکرد و بەسەریدا زاڵ دەبوو وردە وردە نێو ئەشکەوتەکە ئەشکەوتی مراز تاریک تر دەبوو باڵندەکانیش لە ترسی باڵدارە دڕەکانی شەو بەرەو هێلانەکانیان دەگەڕانەوە شەمشەمە کوێرەکان نۆرەی فڕینیان دەستی پێکردەوە تاریکی بەرەو جێ نزرگەی بردی مەمورانی بەرەبەیانی خوددا دەرخونی شەو تاریکیان لەسەر کونی ئەشکەوتەکەدا لادا یەکەم جاریشت بوو لە دوای بەربوونەوەت کاتی شەو و ڕۆژ لێک جوداکەیتەوە هەرچەندە شەوێ خەبەرت دەبۆوە سەیری ئاستی کونەکەت دەکرد چونکە بۆت بووە سەعاتی سەرکیسۆف هەڵبزڕکانی شەوی پێ ڕادەگەیاندی لە هەموو ئەو کاتانەی کە لەوێ گیر ببووی هەستی پەلەکردنت زۆرتر بوو ئەو شەوەیان لە هەموو شەوانی ژیانیشتدا ڕەزای قوڕستر بوو لە شەقەدانی باڵی کۆترە چیویلکەکان و فڕندەکان لە لایە و جریوە جریوی کێشکە و گمە گمی کۆتران لە لایەکیکە کە کون و کەلەبەرەکانی نێو ئەشکەوتەکەیان کردبووە ماڵی خۆیان مژدەی هاتنی ڕۆژێکی نوێیان پێ ڕاگەیاندی. لەو کونەی کە فڕندەکان بەرەو دنیای دەرێ دنیای ئازادی سەریان هەڵدەگرت کونە هیوا دەرچ ئومێد بەختی سپی ڕێگایەک بوو بۆنی خۆشی بۆنی بەهار بۆنی سەرکەوتن ڕزگاریت لێوە دەکرد کلیلێکیش بوو قفلی ژیانێکی سەر لە نوێی بۆ دەخستیە سەرپشت هەر لەوێوە بەرەو گوندەکەت دایک و باوک نازدارەکەت منداڵانی گوند ڕووبار ئەسپ و تاژی حەز و ئارەزوو شاخ چیا دۆڵ و شێو میل دەراوی سەرڕق کەندەڵان ڕاو حجرەی فەقیانی دەبرد هەر ئەوەندە چاوەڕوان کرد کە بتانی پشتی دەست و مێخ زنجیرەکە لێک بکەیتەوە بە قەستی ئەنجامدانی بەشەکەی تری پلانەکە بۆی دانیشتیت کاتی خۆی ژنان و پیاوانی گوندەکە دیتبوو کە دەچوونە لێواری زێ و ڕووبارەکان قامیشیان دەبڕیە و دەیان هێنایەوە و کەڵەکەیان دەکرد وەختی خۆی دیبوت تیغیان لەو قامیشانە دروست کردووە قامیشیان لە پاڵ یەکتری ڕێز دەکرد و بەپێی پان و درێژی تیغەکەی پێویستیانە بەنەمویان دەکردە ڕایەڵی قامیشی قامیش لە یەکتریان شەتەک دەدا تا وای لێ دەهات دەبووە یەک پارچە دەبوو بە تیغ بەکارهێنانی سووک و ئاسانە بۆ بەینکردنی ژوورێک یا لە دەور و پشتی ڕەشماڵیان دەگێڕا یاخود لە سربان و حەوشە لە جیاتی ستارە بەکاریان دەهێنا بە دەستوری دروستکردنی تیغەکە بنی سەبەتەیەکت دروست کرد پاشان لێوارت بۆ دانا هەر لە سوچێکیشەوە قوتەدارێکت بۆ بنەوە شۆڕ کردەوە ئەو چوار لقە باوەشیان لە دارە ستوونیەکە کە وەکو شەقڵەیەک لە پێشدا ئامادەت کردبوو وەرینە ئینجا بە پارچە هەڵبڕاوەکان جوان و مەحکەم بەند و قایمت کرد چەند جارێک ڕات دەکان هەژاندت بە کەیفی دڵت چەسب بوو باوەشت لە کارەکە وەرێنا و وەکو جارێکی کە نەیبینیەوە بە سنجی خۆتەوەنا مرازت لێ خواست نێو چەوانت ماچ کرد وەکو ئەوەی نەبان بیت خستە بەرگوانی دایکی تا تێرت کرد منداڵ ئاسا چۆن بە دەسترازە لە ناو لانک دەبەسترێتەوە بە پارچە هەڵبڕاوەکانی شەرواڵەکەت کە لەوە پێش ئامادەت کرد بوو قایمت کرد لچکێکی ڕایالەکەت گەیاند بۆ لای پەلەپیتکەی بڕنۆکە کارەکە تۆزێ خۆی هێنا و برد دەستت بەسەر پشتی داهێنا و دەتبرد دەدلاواندەوە کارەکەم کارە سوور و جوانەکەم وا دەدنێرم بە خوددام سپاردی خۆم بۆم ناکرێت دڵم لەگەڵ ناردووی ئومێد و هیوام تۆیە سووری لەکەم نەکەی سەفەر کەیت و نەیەیتەوە ئومێدی حەزرەتی ئیسماعیل پەنات بدا کە خودا لە چەقۆ ڕزگاری کرد بە هەناسەکەی دایکم و دایکت دەسپێرم دەمی گورگوڕێوی و چەقەڵ و هەموو دڕندەیەکم لێ بەستاوی لە عاست خودا برسێتیان لەبیر بباتەوە و چاویان کوێرکات. ئیشکردن و لێهاتوویی ڕۆحەکەم بە گەورەیی و بچووکی نییە چەندانی بچوو کاری گەلێ لە خۆ گەورەتریان ئەنجام داوە و خەڵکیان سەرسام کردوە کاری لەکەم وا دەتنێرم چاوی پیاو چاکانت لەسەر بێ ئومێد و پشت و پەنام لە پاش خوداکەم تۆیە کاری لەکەم کاری لە چاو جوانەکەم کاری لە سوور و جوانەکەم بە بای فریشتان و هەناسەی دایکی جەرگ سوتاوت دەسپێرم بەو بەرخەت دەسپێرم کە خودا لە جیاتی حەزرەتی ئیسماعیل کردیە قوربانی بەدڵەکەی خۆمت دەسپێرم کاری لەکەم کاری لەکەم بە خودا دەسپێرم کاری لە سوور و جوانەکەم ئاەت کورسێکت خوێند و فویەکی دوور و درێژت بەسەردا گێڕا دیسان ماچت کردەوە لە نزیکی خۆتەوە هەڵت پەسار دەستت لە مێخ زنجیرەکە گیر کرد و قاتێکت خستە شوێن شاخە داتاشراوەکە بەزانایی بنی سەبەتەکەت گرت و وردە وردە بڵندت کرد ئەو ساقاتەکەی تریشت خستە سەر مێخ زنجیرەکە و تەنیشتی لای شاخیت لەگەڵ شاخەکە کردەڕکە لەسەر خۆ بە زانایی بێ ئەوەی بێڵی کارەکە بترسێ بڕەوێتەوە هێواش هێواش دەستت لە بنی سەبەتەکە بۆ خوارێ و خوارتر دەگواستەوە بەرەو کونی ساپیتەکەی ئەشکەوت بڵند و بڵندترت دەکرد لەو دەرچی کونەکەت نزیکتر دەکردەوە زۆر وەستایەنە بە ماسولکەیەکی پتە و هەناسەیەکی ئارام و دەروونێکی هێمن بە پێی نەخشەکەت کە لەوە پێشێ داد ڕێشت بوو کارەکەت ئەنجامدا دەستت گەیشتە بڕنۆکە و بەرەو قۆنداغەکە دەست دەبردە خوارێ سەبەتەکە گەیشتە دەرکی کونەکە و لە بنەوەدا کە سەیرت کرد وەکو قەپاغ بۆت دیار بوو وەکو کردنەوەی دۆخینی شەرواڵ پەڕۆکەت ڕاکێشا و گرێیەکەت کردەوە و هەستت بە لەرینەوەی بڕنۆکەی دەستت کرد قورساییەکەی لەسەر دەست و پیل و شان و ملت سوک بوو بۆ ئەوەی ڕێگەی گەڕانەوەی لێبگری دارەکەت لە مێخ زنجیرەکە بەستایەوە بە خودا و پێغەمبەران و پیاوچاکانت سپارد کەیفت ساز بوو خۆشێک دڵ و دەروونی گرتیەوە پەنجەرەیەکی هیوات خستە سەر پشت و لەوێوە دەدڕوانیە دەرێ و ڕێچکۆڵەیەک تۆڵەی ناخۆشی و دەردەسەریەکەی دەکردیەوە خۆشی ئەو ئەندازیارەت گرتبوو کە سەرکەوتوانە توانیبووی باخچە هەڵواسراوەکانی بابل دروست بکا هەستت بەو خۆشیە بەو سەرکەوتنە کرد ئومێدێکت بەدەست و بازوی خۆت دروست کرد و بەو ئومێدەوە پاڵت لێدایە و کەوتیتە چاوەڕوانکردنی ئەوەی لە پەنایەکەوە لە چرکەیەکەوە ئومێد سەرە دیقانت لەگەڵدا بکە و خۆری ڕزگاریت لێ هەڵبێ یەکەمین جار بوو سمەکانی لەسەر پشتی مەفتەنی دادەنا ملی هەڵبڕی یەکەمین جاریشە لەو ئاقارە ڕادەمێنێ قوتە قوتی بە گوێیەکانی کرد جارێ گوێیەکانی بۆ لای پێشەوە و جارێ گوێیەکەی بۆ لای دواوە برد اینجا بەم لاو بەولادا نیمچە سوڕانێک سوڕاوەک و ئیشێکی ڕاداریانە و سەحکردنی دەوروبەری پێبکە سەیرێکی سەبەتەکەی کرد و یەک دوو جار قاڕی وەکو لە شتێک ڕەوی بێتەوە چەند جارێ لە خۆی هەڵدا و دەکەوتەوە سەر چوار پەلی کلکە قوتەکەی چەند جار جوولان هەستی ئاژەڵیانە و فرچکی ڕەچەڵەکیانەی هێواش هێواش جوولاندی و شوێنەواری سمەکانی بەسەر قوڕ و بەفرەکەدا بەجێدەما هەڵوەستەیەکی کرد ئاوڕێکی بەرەو پشت بەلای ئەشکەوتەکەدایەوە دەلالەتی کاریلەیی و خەمی بەجێهێشتن و دوورکەوتنەوەی دایک و مەفتەنی دەگەیاند. بەرەو خوار ملی لە ئاردەکە نا و ڕۆیشت، دەدوت بە هەستکردن و بۆنکردن بەرەو شتێکەوە دەڕوا، بە ترسەوە دەمی بۆ پنچک و ئەو لقە قەسەر و پووشە دەبرد کە لە بەفرەکە بەدیار کەوتبوو، تەماشایەکی ئاقارە بەڵەکەکەی دەوروبەری کرد. وردە وردە وەکوو لەوە پێشەوە پێیدا ڕۆیشتبێ ڕێگەی دەبڕی. هەست بە تەنیاییکردن لە هەناویدا چەکەرەی دابوو، حەزی دەکرد ڕێبوارێکی بگاتێ و بەیەکەوە ڕێگەکە ببڕن تەزبێحەکەی ملی وەکو بازنی زەندی ئاغاژن و کچە نەشمیلان ملی ڕازان بووە قلەکانی لە دووڕە لە بەرتیشتی خۆرەکە کە لە ژێر پەڵە هەورەکانەوە دزەی کردبوو دەتریسکایەوە هەستی ڕەچەڵەکیانەی ڕێی بەبەر وەنابوو دەم نادەمیش گوێ قوتەکانی ڕاداریانە کاریان دەکرد بۆنی خاچێکیش بە کونەلووتی داگەی بووە مێشکی بە قشپلەکانیش هەر لە کاریلەییەوە بەشداری پەینکردنی خاکەکەی کرد. دەنگۆی بزربوونی دڵگەش، مانگی ڕەمەزان چۆن بە دنیای ئیسلامەتیدا بڵاو دەبێتەوە، ئاوا بە گوندەکان و ئاقار و تخوبی دەڤەرەکە و ئەولاتریش وەک برووسک و گەواڵەی بەهار بڵاو بۆوە. دەنگۆکە دەم بە دەم، ماڵ بە ماڵ، گەڕەک بە گەڕەک، حوجرە بە حوجرە، دیوەخان بە دیوەخان، تا لە شارە نزیکەکەشدا بڵاو بۆوە. پەک و پەک و ئاخ و داخ، عەمرم نەمێنێ، دایکت کوێر بێ، دەستم بشکێ، خوشکت بمرێ، چاوم کوێر بێ، دایکت لاڵ بێ، پوورت بمرێ، لە دەمان دەردەپەڕی و هەر کەسە و بە پێی کاریگەری خەمی بزربوونەکە و ناسین و نەناسینی هەستی خۆیان دەردەبڕی. خەڵکی گوندی کە لە قسەی مەلا و ڕیش سپیان دەرچوونیان نەزانیوە کۆستەکەشیان بە هی خۆیان داناوە و ملی شەیتانیان شکاند و کلکیان بەستە بەپێی بەرنامە و ڕێ و تەکبیران پۆل پۆل قۆڵ قۆڵ بۆی دەگەڕان تاقیبی ئەملا و ئەولایان دەکرد شوێنەوارێ قسەیەک بە دوایدا بەجێ نەمابوو کەسێک نەبوو بڵێ لەو شوێنە لەو ڕێگایەوە دیومە و وەک ئارد قوتی دابێ یان ئاسمان هەڵی کێشابێ بێ سەر و شوێن بوو سەریان بە ناو بیراندا دەگرت سەیری کۆنە چاڵیان دەکرد بن کەندەڵان و پنچک و ڕەشاتی و بۆراتی دەگەڕان قۆمەتی گەورە و بڵند هەڵدەدرایەوە بن تاوێر و گابەردەکان تەمەشا دەکران کەند و لەند و کۆندڕان بەسەر دەکرانەوە ئەو شوێنانەی سێڵاوی باران و بەفر تازە دڕی بووی ئەو بنە کفرانەی پوش و پەڵاشی بەخۆوە گرتبوو گیر بوو تەماشاکران ئەم سەر و ئەو سەری چاوی ڕووبارەکە گەڕان نەدەستیان نەچاویان شوێنەوارێکیان نەبینی زار پیس و قوم پیس قسە و قسەڵۆکیان هەڵبەستا دەنگێکی کز بوو زۆر هەڵنەستا هیلاک و شەکەت بە دەستی بەتاڵ بە دڵی پڕ خەم بە قسەی بێ ئایدە و فایدە بە چاوی بێ ئومێد و بێ هیوا ئێواران نیوەڕۆیان عەسر پاش عەسران دەگەڕانەوە گوندی کە ڕووبارەکە وەکو ئەحواڵی دەروێشان ساکین بوو چەند مەیتێکیان دیتەوە هیچیان بزربووەکەی ئەوان نەبوو بێ سەر و شوێن بوونی ئەو زەلامە خەڵکی ناوچەکەی تاسان بوو ببوە سەرباس و بنباسی هەموو باس و خواسێک، کەڕ و لاڵیش تێگەیشتبوون کە دنیا چ باسە و چ خواسە.